شەهرەزاد وتی کە وەزیر هاتە ناو تەویلەکە بۆ سیرکردنی ئەسپەکان نورەدین پێیوت گەورم چیم بۆکەیت ئەگەر چاوی ئەسپەکەتم تیمار کرد و چاکم کردەوە وەزیر وتی بەم کە لێ ئەگەر تۆ ئەمەد بۆ من کرد لە کوشتن ڕزگار تەکەم و لێ تەپرسم چیت ئەوێ بۆت بکەم ئەمجا نورەدین وتی، دە گەورەم فەرمان بدە دەستەکانم لە پێوە ئازاد بکەن. وەزیر لەوێدا فەرمانی دا ئازادی بکەن. ئەمجا نورەدین هەستا و شووشەیەکی تەنگی هێنا و هاڕی و کەمێ گەچ لەگەڵ ئاوی پیازدا تێکەڵی کرد و هەڵی پێ کا. ئەمجا کردیە هەر دوو چاوی ئەسپە چاو نەخۆشەکەوە. ئەمجا چاوانی بەست. لە دڵی خۆیشی دا وتی، ئەوە مردنم مسۆگەر کرد. چونکە ئەم دەرمانە چاوەکانی ئەم ئەسپە ئەپووکێنێتەوە. چاوانی نامێنن بەم کارەش منە کوژن و ڕزگارمە بێ ئەمجا زۆر ئاسوودە ئەو شەوە لێی نووست لە خوایش پاڕایەوە خوا خۆت بە ئاگایت خۆت تواناداری بەسەر هەموو شتێکدا بۆ بەیانی کە ڕۆژ هەڵات تیشکی خۆی بۆ وڵات کردە خەڵات وەزیر پەیدا بوو دەستی برد چاوانی ئەسپەکەی کردەوە کە سەرنجی چاوانی ئەسپەکەی بە وردی دا بوون بە دوو چاوی زۆر جوان و چاک بوونەتەوە پشت بە یەزدانی پاک. وەزیر بە نورەدینی وت، لە دنیادا زیرەک و بەتوانای وەک تۆ نییە. بە ڕەوانی حەزرەتی مەسیح تۆ زۆر لای من خۆشەویست بوویت ئەی موسڵمان چونکە هەرچی شارەزایان و پزیشکانی بەیتەری هەیە بۆیان چارەسەر نەکرا. شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو. بێدەنگ بوو. شەوی هەشت سەد و هەشتا و نۆ. شەهرەزاد وتی گەورە وەزیر لە نورەدین چووە پێش و بەدەستی خۆی کۆت و پێوەندەکەی کردەوە نردی جلوبەرگی پاکیان بۆ هێنا و خۆی گۆڕی ئەمجا لە سەرخانی تەویلەکە ژوورێکی پێدا تاکو نیشتەجێ بێت تێیدا، کە کەوتبووە بەرامبەر تەلارە نوێیەکەی گەورە وەزیر و پەنجەرەیەکی ئەو تەلارەئەی ڕوانی بەسەر ژوورەکەی نورەدیندا. چەند ڕۆژێک نورەدین هەر خەریکی خواردن و خواردنەوە بوو، بووبووە لێپرسراوی کرێکارانی ئەستەبڵەکان و سەرپەرشتی تەویلەکانیەکرد، هەر کارگێڕێکی تەویلەکان کەمتەرخەم بوایە لە کارەکەیدا لێ دا و کۆت و بەندی ئەخستە دەست و پێی. ئیدی گەورە وەزیر زۆر دڵی بە نوورەدین خۆش بوو. ئەمیش هەموو ڕۆژێک ئەچووە تەویلەی ئەسپە دووانەکان و دەستی بەسەردا ئەهێنان و بایەخی پێ دان، چونکە ئەیزانی وەزیری لارکوێری شەل، ئەم ئەسپانەی زۆر خۆشەوێ. وەزیری لارکێری شەل کچێکی زۆر جوانی هەبوو. وا ڕێکەوت ڕۆژێکیان لە بەر پەنجەرە لێی دانیشتبوو، ئەو پەنجەرەیەش ئەیڕوانی بە سەر ژوور و بەرهەیوانەکەی نوورەدیندا. گوێی لە نوورەدین بوو گۆرانی ئەوت. لۆمەکاران دڵگوشاد و خەمبەباد و بێ خەمن. کەی وەکوو من نوقمی کێشە و ماتەمن. گەر فەلەک یەک گازی قۆرتت لێ گرێ، چۆن ئەمێنێت هەست و هۆشت نامرێ. ئای لە عەشق و لەو پەرۆشی و لە خەمە ئەشکی گەرم و ئاهی ساردی هاودەمە ئەو دەمەی دوور بووی لە دڵ دوور بووم لە خەم ئێستەکەش خەم بۆتە خوردی سێژەمە وازانن کێشەی عەشقیش سادەیە بچۆ بۆ تەکیەی عاشقان تێ ئەگەیت چەند ئەستەمە کە نورەدین لە گۆرانیەکەی بۆوە کچە وەزیر لە دڵی خۆیدا وتی بە گیانی حەزرەتی مەسیح ئەو لاوە موسوڵمانە لاوێکی زۆر جوانە بەڵام عاشقێکی دابڕاوە مریەمی کەمەربەند هەر لەو دەمەدا گوازرایەوە تەلاری نوێ کچە وەزیریش بڕیاریدا بچێتە لای مریەمی کەمەربەند و باسی ئەو لاوەی بۆ بکا لەو لایشەوە شازادە مریەمی کەمەربەند ناردی بە شوێن کچە وەزیردا کە بێتە لای و بۆ خۆیان دەمە تەقێ بکەن. کە ناردی بە شوێنی دا سەرنجی دا زۆر بێ ئارام و چاو بە فرمێسکە. زۆر بە کوڵەگری و ئەڵێت، تەمەن ڕۆیشت پەرۆشیت هەر وەکوو خۆی. سینە تەنگ و وەختە هەر بمرم لە سۆی. دڵ ئەپووکێ و ژیریم سەراسیمە بۆی. بە هیوایشم بە شاد بوونی سەر لە نوێ. هەر پێت ئەگەم. کە ئاواتم تەنیا تۆی. کچە وەزیر بە شازادە مریەمی وت ئەوە چیتە دڵت تەنگ و بیرت بڵاوە؟ کە مریەم ئەم پرسیارەی بیست ڕابردووی خۆی بیرکەوتەوە وتی بە ئارام ئەبم لە سەر دابڕان فرمێسکە ڕێژم وەک تەرزە و باران بەڵکو ئەو خوایە خەمم ڕەوێنێ و پەژارەی ئێستام بە خۆشی جاران. کچە وەزیر وتی شازادە گیان هێندە تەنگە چیکەڵانە مەبە هەر ئێستا وەرە بتبەمە بەر پەنجەرە لە تەویلەکەدا لاوێک هەیە باڵا کەڵەگەت شۆخ و کەمێنە ئەڵێی دەزگیرانەکەی لە دەست داوە مریەمی کەمەربەند پرسی چۆن ئەزانی عاشقێکی دابڕاوە کچە وەزیر وتی بەو شعری گۆرانیە خۆشانەدا کە شەوانە ئەیچڕێ مریەمی کەمەربەند لە دڵی خۆیدا وتی ئەو سیفاتانەی کچە وەزیر ئەیڵێ هەمووی لە نورەدینە نەگبەتەکەی مندا هەیە ئاخۆ ئەو لاوە نورەدین بێ بۆی هەر ئەو دەمە مریەمی کەمەربەند لەگەڵ کچە وەزیر ڕۆیشتنە بەر پەنجەرەکە کە بە وردی سەرنجیدا بۆی دەرکەوت خۆیەتی نورەدینە بەڵام زەرد و لاوازە بەهۆی دەردی دووریەوە بە گۆرانی ئەم شیعرەی چڕیەوە. دڵ پڕە بۆیە چاو وەکوو کانی جۆگەی فرمێسکی بە ڕووداهانی بێداری و گریە و ناسۆری و خەمی پەژارە و ناڵە بۆ ئەو گریانی پەرۆشی و حەسرەت بۆ خۆشەویستم بەو هەشتە ژینم بۆتە قوربانی لە گۆشەی چاوە فرمێسک چۆن نەکوڵێ خەم بۆتە پشکۆ و دڵ ئاگردانی بە هەموو جۆری خەماندا گەیشتم یارە دەست ناگا قەت بە دامانی. کە مریەمی کەمەربەند گوێی ڕاگرت بۆ گۆرانیەکەی نورەدین دڵی پڕ بوو فرمێسک کەوتە سەر ڕوومەتی ئاڵی بەم شێوەی بە گۆرانی وەڵامی دایەوە خوا خوای ئەوە بووم هەر کە پێی گێیم پڕ بە دەفتەرێ بکەم گلەییم کە بە یەک گەیشتین زمانم لاڵ بوو بۆ هیچم نەوت هەر تێی نەگەیم شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو بێدەنگ بوو. شەهرەزاد وتی کە لەو بەرەوە نورەدین گوێی لە گۆرانیەکە بوو دەم و دەست دەنگ و شیعرەکەی ناسیەوە کە ئەوە مریەمی کەمەربەندە زۆر بە کوڵ بۆ خۆی گریا لە بەر خۆی وتی بەو خوایە یان من هیچ نازانم یان ئەوە ئاواز و شیعری مریەمی کەمەربەند بوو خوایە گیان بڵێ گومانەکەم لە جێی خۆی دابێ یان کەسێکی دی بوو بێ ئەمجا شازادە مریەم کاغەز و خامەی ئامادە کرد دوای ناوی خواهێنان نووسی سڵاوی خوات لێبێ هەر ئەم نامەیەت پێگەیشت کارەکانی تر پشگوێ بخە و خەریکی ئەوە بە کە بۆی هاتوویت ئاگات لە خۆت بێ نەنوویت کە دوو سێیەکی شەو ڕۆیشت ئەوە ئەو کاتە بەختەوەرترین کاتی ژیانە هیچ ناکەیت ئەوە نەبێت دوو ئەسپ بەزین کراوی ئەگەیەنیتە کەنار شار هەر کەس وتی بۆ کوێ چیت لە وەڵامدا بڵێ ئەیانگێڕم گەر ئەمەدوت کەس بەرت ناگرێ چونکە خەڵکەکە پشت ئەستورن کە دەروازەکانی کەناری شار کڵۆم دراون ئەمجا شازادە مریەم نامەکەی لە دەسڕۆکەی خست و لە پەنجەرەکەوە فڕیدا بەر دەرگای ژورەکەی نورەدین. نورەدین نامەکەی هەڵگرتەوە خوێندیەوە، دەست و خەتەکەی شازادە مریەمی ناسیەوە ماچی کرد و خستیە سەر نێوچاوانی، ئەو دەمەی بیرخستەوە کە لەگەڵیدا بوو، بۆیە ئەم شیعرەی وت. نامەکەت گەیشت بەم نیوەشەوە. خستمە سەر چاوان بە پەرۆشەوە. ژینی دوو بە دووی کۆنم هاتە یاد، چۆنمان بردە سەر بە ڕووی خۆشەوە. کە نیوەشەو ڕابرد نورەدین دوو ئەسپی زین کرد. کە دوو بەشی شەو ڕۆیشت، هەردوو ئەسپەکەی بە زینکراوی هێنایە دەر و دەرگای تەویلەکەی داخست، ئەمجا بەرەو کەناری شار ڕۆیشت، لەوێ ئەسپەکانی بەستەوە و دانیشت و چاوەڕوانی شازادە مریەمی کرد. لەو لایشەوە وەزیری لارکوێر لە هۆڵی کۆبوونەوەکان خەریکی خۆ ئامادەکردن بوو. پەراوەی دانیشتن و چۆنێتی قسەکردنی ئەکرد بۆ بەیانی تاکوو ڕابێت و لە قسەکردندا نەشڵەژێت. شازادە مریەم دوای بە دوایدا گەڕان لەو هۆڵە لارکوێری دۆزیەوە کە بینی لە دڵی خۆیدا وتی ئەی خوای کار ئاسانکار کارەکەم بۆ ئاسان بکەی ئەمجا لارکوێری شەل شازادەی بینی بەرەو ڕووی هات لێی پرسی خێرە شازادە وتی ئەمە نازمان بەسەردا ئەکەیت ئاوا نامان دوێنی گەورەم ئەگەر تۆ سەرم لێنادەیت من دێم بۆ لای تۆ ئەتدوێنم وەزیر وتی کەوابوو خۆت چاکیت ئەی پاشای زەمان من لە خزمەتکارانی خۆتم خۆ من شەرمەکەم قسە لە ڕووتدا بکەم بۆیە ڕووم لە زەوییە شازادە وتی کۆڵ لەم قسانە بدە هەندێ خواردن و خواردنەوە ئامادە بکەی زۆر باشترە ئەمجا کەنیزەکی بانگ کرد و فەرمانی ئامادەکردنی خواردن و خواردنەوەی دا سفرە و خوان دانرا چەند جۆر خواردن دانرا لەوەی ئەڕۆیشت و ئەفڕی یان لە دەریا ڕێگەی ئەبڕی یان گۆشتی ئاسکە کۆرپە قاز و مریشکی برژاو یان کۆتری ناسکی کوڵاو. ئەمجا خاتوو مریەم دەستی بۆ خواردن درێژ کرد و دەستیان بە خواردن کرد. کەوتە پاروو کردن بۆ وەزیری لار کوێری شەل بەو دەست و پەنجە ناسکە ئەیکرد بە دەمیەوە. کە تێر بوون و دەستیان شت کارەکەران سفرەیان هەڵگرت. سفرەی مەی و پیاڵەی خواردنەوەیان دانا. شازادە پێکی بۆ لارکوێر ئەکرد و ئەیدایە. هێندە پەزێرایی کرد لارکوێر لە خۆشیدا بڕوای بە خۆی نەکرد. کاتێ سەرخۆش بوو، بەدمەست بوو. مریەمی کەمەربەند دەستی برد، حەبێکی لە گیرفانی دەرهێنا کە ئەگەر فیل بۆنی بکردایە، ئەمساڵ بۆ ئەوساڵ ئەبوورایەوە. حەبەکەی ورد کردە ناو پیاڵەی مەی وەزیری لارکوێرەوە و پێکەکەی دایە دەست وەزیر. دوای کەمێک دای بە زەویدا و بوورایەوە، ئەمجا شازادە خورجێکی هێنا کە دوو تورەکە بوو، هەردووکیانی پڕ کرد لە زێڕ و زیو و یاقووت و مرواری، ئەوانەی بە کێشانە سووک و بە بەها گران بوون. هەندێکیش خواردنی برد. خۆی بەست و شمشێر و قەڵغانی هەڵگرت و جلوبەرگ و سیلاحیشی بۆ نوورەدین برد و لە تەلار چووە دەرەوە بەرەو نوورەدین. نوورەدینی داماویش لەبەر دەروازەی شاردا چاوەڕێی خاتوو مریەم یەکرد. ڕەشمەی هەردوو ئەسپە زینکراوەکەشی بەدەستەوە بوو پەنا بۆ خوایی کە هەرگیز ناخەوێ نورەدین خەو بردیەوە لی نووست پاشای دەوڵەتانی دراوسێی مەملەکەتی شازادەش هەمیشە لە کەمینی دزینی ئەسپەکانی پاشای باوکی شازادە مریەمدا بوون لەو سەردەمەدا کۆیلەیەکی ڕەشپێست هەبوو بە ئەسپ دزین بەناوبانگ بوو پاشای فەرەنگی پەیمانی پێدابوو کە ئەگەر توانی یەکێک لەو دوو ئەسپە بدزێت و بۆی بەرێ یەک دورگەی خەڵاتەکە. ئەو ئەسپانە تاکو لای پاشا بوون کۆیلە ڕەشپێستەکە دەستی لێ شتبوون نەیەتوانی بیاندزێ بەڵام کە زانی کەوتوونەتە لای وەزیر زۆر دڵخۆش بوو هەمیشە لە کەمیندا بوو بۆ دزینیان. لە دڵی خۆیدا بڕیاری دزینی دابوو، وتبووی، بە گیانی حەزرەتی مەسیح ئەبێ ئەم دوو ئەسپە بدزم. شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو، بێدەنگ بوو. شەهرەزاد وتی ئەو شەوە ئەی شا شەهرەیار خاوەنی بڕیار کۆیلەی ئەسبدس بەرەو تەویلەکانی وەزیری لارکوێری شەل بووەوە تا بەڵکو هەلێک بقۆزێتەوە و ئەسپەکان بدزێت لە کەناری شارەوە بەرەو ناو شارهات بەڕێکەوت لای کردەوە نورەدینی بینی ڕشمەی هەردوو ئەسپەکەی لە دەستی ئاڵاندووە و لێی خەوتووە کۆیلەکە زۆر بە ئاسانی ڕشمەکانی لە دەست کردەوە سواری ئەسپێکیان بوو ویستی ئەسپەکەی دی بە دووی خۆیدا ڕابکێشێ بەیان و تاریک و ڕوون بوو شازادە مریەمی کەمەربەند گەیشتە سەری هەر خێرا خورجێکی دوو تورەکەی دا دەست کۆیلەکە چونکە پێی وابوو نورەدینە کۆیلە ڕەشپێستەکە خستیە بەردەمی خۆی، شازادە خۆی هەڵدایە سەر ئەسپەکەی تر کەوتنە ڕێ، کۆیلە بێدەنگ و شازادە بە دوایدا، ماوەیەک ڕۆیشتن و بڕێ دوور کەوتنەوە، مریەمی کەمەربەند پێی وت، ئەرێ ئەوە چییە نورەدین، ئەوە بۆ هیچ ناڵێی؟ کۆیلەکە وتی، من نورەدین نیم مەسعودی دزی شەوانم، مێمڵی ئەسپانم. ئەی کەنیزەک بێدەنگ شوێنم بکەوە. مریەمی کەمەربەن پەنجەی خۆی گەست، تێگەشت کابێ زوو فریای خۆی بکەوێ، بۆیە هەڵمەتی بۆ برد و شمشێرێکی لە ملی دا، هەر زوو سەری کەوتە سەر زەوی و گیانی بە دۆزەخ شاد بوو. ئەمجا ڕەشمەی ئەسپی ژێر مەسعودی بە دوای خۆیدا ڕاکێشا و گەڕایەوە شوێنی سواربوونەکەی، کە چاوی گێڕا نوورەدین پرخەی دێت و هەڵەفەی ڕەشمەکان لە دەستی دایە. لە ئەسپەکەی دابەزی و تێوەی ژەن. نوورەدین زۆر ترسا و هەستایە سەرپێ، بە شازادەی وت، سوپاس بۆ خوا خاتوونەکەم کە بە سەلامەتی گەیشتیت. شازادەش وتی، هەستە و بێدەنگ سواری ئەم ئەسپە ببە. ئەمجا هەردووکیان سوار بوون و بۆی دەرچوون. لە شار چوونە دەرەوە و نزیکەی سەعاتەیەک بەڕێوە بوون. شازادە مریەم ڕووی کردە نوورەدین و پێی وت، باشە پێم نەوتی نەنوویت چونکە خەوخۆشان سەرکەوتوو نابن؟ نوورەدین وتی، خاتوونەکەم بڕوام بە ژوانەکەت هەبوو، لە دڵەڕاوکێ قوتار ببووم، هێور و ئارام ببوومەوە، بۆیە خەوم لێ کەوتبوو. بۆچی خاتوونەکەم چی ڕووی داوە؟ ئەمجا کوشتنی مەسعوودی کۆیلەی بۆ گێڕایەوە، نوورەدینیش سوپاسی خوای کرد کە بە سەلامەتی گەڕاوەتەوە. ئەمجا کەوتنە ڕێ، بەر و دوا خۆیشیان سپارد بە خوا، گەیشتنەوە ئەو شوێنەی کۆیلەکەی لێ کوشتبوو. نوورەدین بینی کە لە خۆڵەکەی ژێریدا گەوزاوە. شازادە وتی، دابەزە، چەکەکەی بێنە. نورەدین وتی، خاتوونەکەم، بەخوا نە ئەتوانم دابەزم، نە ئەو چەکە بێنم. جارێکی دی سوپاسی مریەمی کەمەربەندی کرد بۆ ئەو کارە جوامێرانەی. شانازیشی بە ئازایەتی شازادەوە کرد. ئەو ڕۆژە و شەوەکەی زۆر بە خێرایی ئەڕۆیشتن، تاکوو بەرەبەیان گەیشتنە مێرگوزارێک، ئاوەنیا، دار و درەخت و زەوی هەمووی سەوز بوو. جۆگەلەی ئاوی سازگاری پێدا ئەڕۆیشت و. چەندین جۆر بولبول ئەیخوێن. شازادە ئەسپەکانی لەو مێرگ و قەرسیلە دابەستەوە، نوورەدین و شازادە مریەم کەوتنە گێڕانەوەی بەسەرهاتی خۆیان بۆ یەکتری، هەریەکە و سکاڵای خۆیە کرد. هێندەیان زانی تەپ و تۆز بەرز بۆوە. گوێیان لە حیلەی ئەسپ و زرنگەی شمشێر بوو. چونکە وا باو بوو کە ئەو ئێوارەیە کچ ئەگوازرایەوە بۆ بەیانی ڕۆژی دواتر پاشا ئەچوو بە کۆمەڵێک پارچە زێڕ و زیوەوە بۆ بەیانی باش کردن لە کچەکەی و شاباش کردنی کەنیزەک و نۆکەران پاشا خۆی کرد بە تەلاری نوێی گەورە وەزیری زاوادا کە سەرنجی دا وەزیر وەکوو تەڕاح لە سەر جێگەکەی درێژ بووە سەر و دەستی لێک جوێ ناکاتەوە ئەمجا فەرمانی دا خوار و ژوور گەڕان بەڵام کچەکەی دیار نەبوو. هەندێک کندر و سرکە و بڕنووتیان هێنا و دایان بە لووتی گەورە وەزیر دا. چەند جارێک ڕایان تەکاند، وەزیر پژمی و بە ئاگا هاتەوە. ئەمجا پاشا هەواڵی کچەکەی لێ پرسی، گەورە وەزیر وتی، ئەمشەو هێندە ئاگام لە خۆم بوو کە پێکێک شەرابی دایە دەستم. کە پاشا ئەمەی بیست، دنیای لە بەر چاو تاریک بوو. شمشێرەکەی لە کالان دەرهێنا و یەک شمشێری دا بە سەری وەزیردا و هەر لەوێدا کوشتی، ئەمجا ناردی بە شوێن خزمەتکار و یاوەری ئەسپەکانی تەویلەدا، کە گەیشتن داوای هەردوو ئەسپەکەی لێ کردن، کە دوانە بوون، ئەوانیش وتیان گەورەم، دوو ئەسپەکەش هەر ئەمشەو دیار نەماون. سەر کارەکەیشمان ون بووە. پاشا توڕە بوو سوێندی خوارد، بە ڕەوایی دینەکەم، بە گیانی حەزرەتی مەسیح، ئەبێت دوو ئەسپەکەش بهێنمەوە و سەر کارەکەش، کە دیل بوو لە کڵێسە و ئەم وەزیرە لە چنگی دەرهێنام، کە ئەوەتا ئەویشم بە سزای خۆی گەیاند، کە زۆر چاک ئەیناسمەوە، بیهێنمەوە. شەهرەزاد. شەهرەزاد وتی شا هەر سێ کوڕەکەی بانگ کرد کە هەریەکەیان پاڵەوانێک بوو لە بەرامبەر هەزار جەنگاوەردا ئەوەستا بۆ جەنگ پاشاشی ڕاندی ئادەی سوار بن هەرسێکیان سوار ئەسپەکانیان بوون دایان لە ئاوزەنگی جەنگاوەرانی بە تاریقە بەدوایاندا تا لە دۆڵێکی مێرگەکەدا گرتیانەوە. مریەمی کەمەربەند ئەوانی بینی سواری ئەسپەکەی بوو شمشێری گرت بەدەستەوە و بە نورەدینی وت، نێوانت لەگەڵ شەڕەشیردا چۆنە؟ نورەدین وتی، خۆڕاگریم لە گۆڕەپانا وەکو مێخی چەقیوە لە لمدا. ئەمجا بەم شێوە بە خۆیدا هەڵدا، گلەییم لێکە مریەم پێمخۆشە بە کوشتم مەدە ڕازیم بەم بەشە. من و شەڕەشیر نێوانمان نییە بەرگە ناگرم بەبێ هەڕەشە. کە شازادە مریەم ئەمەی لە نورەدین بیزوتی، بێ باکانەش بە شیعر وەڵام ئەداتەوە، دەستی کردە پێکەنین پێی، ئەمجا وتی، گەورەم لە جێی خۆت ڕەپ بوەستە، ئەگەر جەنگاوەرانیان بە هێندەی لمی بیابانیش زۆر بن تەفروتو نایەنەکەم. ئەمجا کەوتە غاردان و شمشێر هەڵسوڕان، ئەسپی ژێری وەکو ڕەشەبا ئەکەوتە غاردان، وەکو هوترەی ئاو کە بە شوێنی تەنگ داڕوە، شازادە مریەم ئازاترین شۆڕەژنی سەردەمی خۆی بوو چونکە هەر بە مناڵی باوکی ناردبێ بیابان و سوارچاکان مامۆستای بوون سواری ئەسپە بوو لە زۆر جەنگدا بەشدار بوو لە ئەنگوستە چاوی شەواندا جەنگابوو بە نورەدینی وت سوار بەو پشتم بگرە کە هاڵاتین زۆر تون خۆت بە پشتی ئەسپەکەتەوە بنووسێنە چونکە لە خێرایدا وەکو بایە. کە پاشا مریەمی کچی بینی ناسیەوە بە کوڕە گەورەکەی وت، بەرتوت ئەوە خوشکەکەتە. بانگی جەنگی هەڵداوە، بۆی بچۆ گۆڕەپان، گەر هەلت قۆزتەوە زوو مەیکوژە و ئاینی نەسارای بیر بخەوە. گەر لە موسوڵمانەتی پاشگەز بۆوە بە دیل بیهێنەوە، گەر نەگەڕایەوە سەر ئاینی خۆمان بە خراپترین شێوە بیکوژە. هەروها ئەو مەلعونەیش کە لەگەڵیەتی. بەرتوتی کوڕی وتی بە چاوان هەر زوو بۆ خوشکەکەی چۆ گۆڕەپان خوشکەکەشی بەرەنگاری بووە بەرتوتی برای بەدەم شەڕەشیرەوە پێیوت ئەم کێشێت پێکەم بوو وا لە ئاینی باو و باپیرانت هەڵگەڕایتەوە چویتە سەر ئاینی کۆچەریانی بیابان کە ئاینی ئیسلامە ئەمجا شیڕاندی بە گیانی مەسیح نەگەڕێیتەوە سەر ئاینی خۆمان هەڵسوکەوتت باش نەکەیت بەخراپترین شێوە ئەتکوژم لاشەت بەو خۆڵەدا ڕاکێشم شازادە مریەم دەستی کردە پێکەنین بە هەڕەشەکانی براکەی وتی هەیهوو ناگەڕێتەوە ئەوەی بەسەرچوو هەروەکو چۆن زیندوو نابێتەوە مردوو ئەبێت شەرابی مەرگت پێ بنۆشم هەرگیز لە ئاینی محەممەدی کوڕی عەبدوڵڵا پاشگەز نابمەوە چونکە ئاینێکی دروستە کە بەرتوتی برای ئەمەی بیست دنیای لەبەر چاو تاریک بوو، هێندەی تر شەڕە شیرەکەیان توندتر و گەرمتر بوو، لەو دۆڵەدا یەکتریان هێنا و برد. جەنگاوەران ئەبڵەق بوون. بە هەر جۆرێک شێوەی شەڕەکە لە لایەن براکەیەوە بگۆڕایە مریەم بە هۆی لێهاتوویی و وریاییەوە بەرەنگاری ئەبۆوە. هێندە یەکتریان هێنا و برد تاکوو لە تەپ و تۆزی ئەسپەکانیاندا ون بوون و نابینران. مریەم بەرتوتی هێندە ماندوو کرد کە گوڕوتینی لاواز بوو ئەمجا شمشێرێکی دا لە ملی براکەی و کوشتی و گەڕایەوە ناوەڕاستی گۆڕەپان و نەعلەکەی لێ دا و هاواری کرد پاڵەوانێکی تر بێتە جەنگی ئەیوت ئەمە ڕۆژێکە بڕواداران ڕویان سپیە بێت و کافران ڕویان ڕەش کە پاشا زانی کوڕە گەورەی کوژرا یەخەی خۆی دادڕی و دای بە سەری خۆی دا و بە کوڕەکەی تری وت، هەر ئێستا بەرتوز بەرەنگاری خوشکەکەت ببە و تۆڵەی براکەیشی لێ بسەنەوە، دیلی بکە و بە ڕیسوایی بۆم بێنە. کوڕە پاڵەوانی دووەمی پاشا بەغار چووە گۆڕەپان پەلاماری مریەمی خوشکی دا مریەمیش بۆ بەرگری لە خۆی بەرەنگاری براکەی بۆوە شەڕەشیرێکی زۆر توند و خێرایان کرد ئەم برای بۆی دەرکەوت چاری خوشکەکەی ناکا بیری لە هەڵاتن کردەوە بەڵام مریەم مۆڵەتی ڕاکردنی نادا. شمشێرێکی لە ملی ئەویشدا و کوشتی. دیسان هاتەوە گۆڕەپان، شوێنی جەنگ و شمشێر لێدان، هاواری کرد، لە کوێن شۆڕەسوارانی ئازا؟ کوا وەزیری لارکوێر، شەل و سەقەت و جێڕ؟ ئەمجا پاشا بە دڵێکی شکاوە هاواری کرد، ئەوە کوڕە ناوەندەکەشی کوشتم. ئەمجا بانگی کوڕە بچووکەکەی کرد و وتی، ئادەی کوڕەکەم بچۆ مەیدان بۆ خوشکە براکوژەکەت، تۆڵەی خوێنی دوو براکەتی لێ بسەنەوە گەر بۆت کرا زۆر خراپ بیکوژە. کوڕە بچووک چووە گۆڕەپان کەوتە پەلاماردان، گورز وەشاندن، خوشکەش بۆی چوو، چونکە لێزان و شمشێرباز بوو، شۆڕەسوارێکی وەکوو هەڵۆباز بوو، بە براکەی وت، مەلعوونی دوژمنی خوا، هەر ئێستا ئەتنێرمە لای هەر دوو براکەت و ڕەوانت بە دۆزەخ شا دەکەم. ئەمجا شمشێری لێ ڕاکێشا، بە هەموو هێزی دانێکی پیا کێشا، ئەویشی بۆ لای دوو براکەی نارد. کە سوارە جەنگاوەرەکان ئەو جەنگەی گۆڕەپانیان بینی ئازایەتی شازادە مریەمیان بۆ دەرکەوت ترس دایگرتن قەڵەمی ئەژنۆیان شکا بۆیە لە ئاوزەنگیان داو هەڵاتن پاشا کە سەیری دەورو بەری خۆی کرد چەند کەسێکی کەم لە دەورو بەرین کەوتە بیرکردنەوە وتی ئەگەر ئێستا بۆی بچمە گۆڕەپان دورنیە پشتی منیش بدا لە زەوی بێخەم ئەمکوژێ. ئیدی ئومێد لە نیشتیمانی خۆی ئەبڕێ، بیری گەڕانەوە ناکاتەوە، چونکە کەسی نامێنێ، چاکتر وایە بێ دەنگ بگەڕێمەوە کۆڵی لێ بدەم. پاشا سەری شۆڕ کرد و فەرمانی دا بەرەو دوا گەڕانەوە بۆ ناو شار. کە گەیشتەوە کۆشک، کەوتە گریان بۆ هەر سێ کوڕە کوژراوەکەی، بۆ لەشکرە شکاوەکەی. دوای نیو سەعات ناردی بە شوێن وەزیرەکانی دا کۆی کردنەوە و کەوتە گلەی کردن لە کچەکەی و چۆن هەر سێ کوڕەکەی کوشتووە، چۆن تووشی خەم و پەژارە بووە و لێی قەوماوە دوای ئەوەی ڕاوێژی پێکردن ڕێیان بۆ دانا کە نامەیەکی شاهانە بنووسێ بۆ جێگری خوا لەسەر زەوی خەلیفە هارو نەڕەشید کێشەکەی تێبگەێنێ پاشا ئەمەی بۆ هارو نەڕەشید نووسی دوای سلااو کچێکمان هەیە ناوی مریەمی کەمەربەندە یەکێک لە دیلە مسلمانەکانمان تێکیدا کە ناوی نورەدینی کوڕی تاجەدینی میسریە شەوێ کچەکەمی هەڵگرت و بەرەو وڵاتی خۆی گەڕایەوە. منیش داواکارم کە گەورەمان هارونە ڕەشید نامە بنێرێ بۆ هەرێمەکانی مەملەکەتەکەی تا بەڵکو کچەکەم بگرن و بە چەند کەسێکی دەست پاکدا بۆم بنێرنەوە. ڕێز و خۆشەویستیم بۆ ئێوە. شەهرەزاد هەستی کرد شەودرەنگ بوو. بێدەنگ بوو. شەوی هەشت سەد و نەوەد و سێ. شەهرەزاد وتی لە نامەکەدا ئەمەش نووسرابوو. لە بەرامبەر ئەو کردەوە چاکەتاندا بۆ ئێمە بڕیارمان داوە ئێمەش نیوەی شاری ڕۆما بدەینە ئێوە و بە ویستی خۆتان ئاینی خۆتان تیادا بڵاو بکەنەوە و مزگەوتی تێدا بکەنەوە ساڵانەش داهاتی ئەو نیوە شارە وەربگرن بۆ خۆتان و بۆتان ئەنێرین. دوای ئەوەی لەسەر ڕاوێژی وەزیرانی ئەو تەگبیرەیان بۆ کرد پاشاش نامەکەی پێچایە و دایە دەست ئەو وەزیرەی کە خستبیە شوێن کچەکەی. داوای لێکرد مۆری شاهانەی لێبدا، دوای ئەوەی پەنجە مۆری کرد، ئەمجا بە وەزیرەکەی وت، گەر ئەم کارە سەری گرت، دوو جۆر خەڵات دەکەم. ئەمجا پێی وت، ئەم نامەیە لەگەڵ چەند کەسێک ئەبەیت بۆ شاری بەغدا و نامەکە بە دەستی خۆت ئەدەیتە دەست خەلیفە هاروون ڕەشید. وەزیر و چەند گەورە بەرپرس سوار بوون، بیابان و دەشت و دۆڵیان بڕی تاکو گەیشتنە شاری بەغدا. لە شاری بەغدا سێ ڕۆژ مانەوە بۆ حەوانەوە، ئەمجا پرسیاری کۆشکی خەلیفە هارونە ڕەشیدی کرد، پیشانیان دا. کە گەیشتە بەر دەرگای دیوەخان داوای کرد ڕێی بدەن بچێتە ژوور. کە چووە ژوور کڕنووشی بۆ خەلیفە برد، ئەمجا نامەی شای فەڕەنگیانی پێ دا. لەگەڵیدا چەندین دیاری گرانبەها و نەختینەی زێڕینی شایان بە شاهانی پێشکەش کرد. کە خەلیفە نامەکەی کردەوە خوێندیەوە، فەرمانی دا نامەیان بۆ هەموو هەرێمەکانی مەملەکەتی ئیسلام نووسی. سیفاتی نوورەدین و مریەمی کەمەربەندی تیا نووسرابوو. ئەمجا بەوە وەسف کرابوون کە ئەو دوانە لە دادگا هەڵاتوون. هۆشیاری درابوو بۆ والیەکان کە نابێ ئەو دوو کەسە داواکراوە پشتگوێ بخرێن. ئەمجا والیەکانیش فەرمانیان بە پۆلیسەکان دابوو بگەڕێن بە شوێن ئەو دوو کەسەدا. ئەمە سەروبەندی کاری پاشایان بوو. لەم لایشەوە نورەدین و مریەمی کەمەربەند سوار بوون و بەرە وڵاتی شام کەوتنە ڕێ خوا دوژمنانی کوێر کرد و نەبینران تاک و گەشتنە دیمەشق سیخڕان کەوتنە دەور و خولیان پرسیاری ناویان کردن هەردووکیان ناوی ڕاست و دروستی خۆیان وتبوو هەر لە نوکەوە سەربوردەی خۆیان بۆ جێڕابوونەوە هەر بەهۆی ئەو کارەیانەوە ناسرانە و قۆڵبەسکران و گیران بۆ لای میری دیمەشق بران